ئایا دەکرێت زەکاتی فطر ئێستا دەربکرێت و دەبێت بە خواردن بیان بە پارە زەکاتی فطر براگیان ئێستا نابێت بۆیە کە دەتەوێ شوێن سنەتی ڕسوولی خواب بکەویت عليه الصلاة والسلام ئەوە ئێستا دەری مەکە پێغمبەری خوا عليه الصلاة والسلام چ کاتێ دەری کرد براکەم کێ پێم دەڵێت ئام براکەم شەوی جەژن ینی پێش تاکەی دروستە تا پێش نوێژی جەژن ئافرین بارەکە لافی تا پێش نوێژی جەژن ینی شەوی نوێژی جەژن بۆتەیە شەوی جەژن بۆتەیە و ڕۆژی جەژن پێش نوێژی جەژن بەیانەکەی بۆتەیە ئەوە سنەتە براکەی من مەچوو لە ئێستا ڕادەریکەی ئێمە سوورەتێکی دوور و درێژ سوورەتێک تایبەت لەسەر نوح باسمان کرد نوحا داوای نوح چی بوو سێ کەلیمە بوو برام 950 ساڵ ئەو پیاوە تەرکیز لەسەر سێ وشە دەکا تەوحید ئەنی عبد الله خوا بپەرستن واتقوه تەقوای خوا بکەن و خۆتان لە گوناه بپارێزن سێهەمیشیان چی و ئەطیعون طاعەتی من بکەن ئیدی بە ئێمە شوێن پێغەمبەرەکەمان بکەوین عليه سڵات سلام با شوێن ئەو بکەوین لێی لا نەدەین و پێشیشی نەکەوین نەک بە کەیفی خۆت وەڵا خۆ پێغەمبەری خوا عليه سڵات سلام فەرموویەتی ڕۆژی جەژن پێش نوێژی جەژن زەکاتی سەرفیترە دەرکەن بەڵام قەیچێکە با ئێستا دەریکەین ئێ چۆن قەیچێکە ئەی پێغەمبەری خوا وای نەفەرمووە نابێ ئێمە شوێن ئەو کەوین نابێ ئیتیباعی ئەو کەین ئیقتیدا بە سنەتی ئەو کەین وابکە براکەی من ئەل ئێستاڕە دیاریکە لە خەیاڵی خۆتدا لە بیری خۆتدا بزانە چ ماڵێکی فەقیر هەیە بۆ چێی دەبەی جا شەوی جێژن بۆی دەبەی ڕۆژی جێژن پێش بانجی پێش نوێژی جێژن بۆی دەبەی یا کە لیژنەیەک لە گەڕەکەکاندا لیژنە هەبێ یا لە مزگەوتەکاندا هەبێ دروستە ڕۆژێک دوو ڕۆژیش پێش جێژن کۆی کەنەوە لیژنەکە بیبەی تەسلیمیان کەیت و ئەوانیش بەسەر ماڵی فەقیر و هەژاردا ناویان بنووسن و تەوزیعی کەن ئەمما لێستاڵا بیبەی نا ئەو جارە چۆن پێغەمبەری خوا فەرموویەتی طعمە للمساکین خواردن بێت خواردن بێ بۆ فەقیر و هەژار دەبێ خواردن بێ بۆ فەقیر و هەژار نەک بڵێ دەی وەڵا و پارەکەیە دەری دەکەم و تەواو بەڵێ قولی هەندێ لە ئەهلی علم هەیە دەڵێ پارە بێ بەڵام وە خەیر الهدی هدی محمد صلى الله عليه وسلم خێرترین هەدی، خێرترین سوننەت سوننەتی پێغەمبەرە عەلەیهی سڵاو و سەلام کە فەرموویەتی خواردن بێ. ئایا ئافرەتێک شووی کردبێت دەتوانێت زەکات بدات بە دایکی و باوکی؟ بێگومان دەتوانێت ان شاء الله تعالی کە دایک و باوکی فەقیر بێت. دایک و باوکی فەقیر بێت دەتوانێت ئەو ئافرەتە زەکاتیان بداتێ کە زەکاتی هەبێ. ئایا دروستە کە قەرزم لای کەسێک بێت ئەویش فەقیر بێت پێی بڵێم با زەکات بێت بۆ تۆ قەرزەکەم مەدەرەوە نەخێر ناکرێت زەکات لە بری قەرز بڕوات ئەرزمان هەیە بۆ مستەقبل دامان ناوە زەکاتی لێ دەکەوێ کە بۆ فرۆشتن داد نابێت و نیەتت تجارەت و فرۆشتنی بێ بەڵێ زەکاتی لەسرە ئایا ئاڵتون زەکاتی هەیە ئەگەر بۆ جوانکاریش بێ بەڵێ ڕەئی ڕاجحی علەما ئەوەیە کە ئاڵتون کە گەیشتە حەدی نیصاب زەکاتی لێ بدرێت ئافرەتی هاتە لای پیامبەری خوا عليه سڵات سلام مناڵێکی لابوو لەگەڵ بوو و چەند حەدیتی هاتووە کە بازنی لە دەست بوو پیامبەری خوا عليه سڵات سلام فەرمووی من زەکاتەکەی دەدەی یا حەز دەکەی خوای گەورە ڕۆژی قیامەت بازنەیەکی ئاوە ئاگرت لەدەست کا ئەی خۆ ئەمە لە دەستی شیا بوو هەڵیشی واسی بوو واش فەرمووی زەکاتەکەی دەدەی یان نا بۆیە ئەو خوشکە بەڕێزانەی کە ئاڵتونیان هەیە و هەڵیشی دەواسن بە خۆیانەوە سەلامەتتر بۆیان باشتر و تەقواتر بۆیان ئەوەیە کە زەکاتی لێ بدەن کە گەیشت بێتە حەدی نیصاب ئەگەر عیاری 24 بێ لە 17 مسقال زەکاتی لێ بدەن ئەژینا لە 20 مسقال زەکاتی لەسرە